سلااوان باشن بابەتی ئەوڕۆمان لەسەر ئەوەیە بۆچی کادیر ڕۆلی خۆی ناگێڕێتن لە ڕووی سیاسیەوە لە ڕووی حزبیەوە ئێمە ئەگەر تەماش بکەنەی تەماشا دۆخی ناوخۆی کوردستان بکەین دەبین سیستەمی سیاسی لە کوردستان لە ڕابرد و هەتا ئێستاکە تەنها لە ڕێکەکەی لولی تفەنگەوە بووە لە ڕێگەی شۆڕەشەوە بووە لەو کۆتانی لە پاش ڕوخانی سەدام حسێن کادیری دروست بوو ینی وردە وردە ستەمەکان گۆڕانکاریان بەسەدات موسەر بۆ منە حزبی ئەوە جەماوەری دروست بوو حزبی کارگێڕی دوەوە کادیری دروست بوو حزبی بزودنەوەی دروست بوو حزبی چەکداری دروست بوو ینی کۆمەڵێ کۆمەڵێ حەزاب دروست بوو لەو ناوە ڕۆلان جێرا بە تایبەت لە پاش لە پاش ڕوخانی سەداوزن پێشتر بەرێکە و پانەوت بەرێک پەرێ کوردستانی ساری نۆتەکان وەکو پارلەمان نوێنەری هەبوو بەڵام ئەو وردەکاری ئەو گۆڕانکاریکەوە بە خێرایی لە کوردستان ڕوویدا و هەروەها لە لە لە ڕۆژڵاتی ناوەڕاستی نزیکە ئەو شڕ وڵاتەیە کە دەگرێتەوە لە لە لێرە لە عێراق بەشێکە کوردستانی بەشەکە سیستەمەکان لێکانە بە زەبری کودەتا گۆڕانکاری کرایە بە زەبری کودەتا کۆرانکاری کرایە و بە زەبری سەک بووە بە زەبری ئەنی شقام ڕۆل لێ بە زیاتر سەک ڕۆلیاوە عێراقش بەشێک بوو لەو کودەتایە بۆە لێرە لە پاش ڕوخانی سلام حسێن و لە پاش ڕوخانی سیستەمی ئۆزە کادری کادری حەزبی کادیری وە هەم هەم سەگ بەدەست بووە هەم ڕێخستن بووە هەمیش نوێنەری حەزب بووە هەمیش بەرگری کردە لە حەزب ڕۆلی هەبوو لە سەرکوتکردنی شەقام دەنجی شەقام کاتێک کە سیم دیموکراسی هاتە ئەو ناوە ئیدی وردە وردە تۆزە گۆڕانکاری کرا بەڵام گۆڕانکارەکە هەر وەکو خۆی مایتەوە شتەکەمە لەکۆناوێ بۆچی کادێری حەزب لێرانە چ لە بەرە ئۆپۆسیۆن بیت لە بەرەی دەسەڵات بتن ڕۆلی لاوازە هۆکاری سەرشی ئەوەیە زۆری هەرە زۆری ئەو حزبانەی کە لە دەسەڵاتن حزبێکی مەسەرەن چۆ بنی داخراوە لە سنترالیزمی حزب ئەوەیانی توندا بەڵام لە دیوی دەرەوە لە جیهانی دەرەوە لە ئەوروپا ئەمریکا و لە وڵاتانی ئەفریقا و لە هەر شوێنێکبی دیموکراسی بەڵام ناوخۆی کوردستان و عێراق ستەمێکی خێزانیە و ڕۆحانیە لایەن دیموکراسی کەمی پێوەیە بۆیە بۆ مانەوەی حزب بۆ مانەوەی پێگەی حزب بۆ مانەوەی خێزان خێزانی حزب کادی زیاتر ڕۆلی دەجێڕا ڕۆلی پاراستنی دەجێرە پاراستنی حزبەکەی دەژێرە مەسەن بوون منەکە خۆپشاندان کراوە لەسەر داواکاری پیداویستی ڕژانەی خەڵک هەمیش زەربە بە حەز بکەت هەمیش دووبەرێکێک کەتە نێوان جەماوەر و کەتە نێوان حەزب و کەتە نێوان کادیر ینی کادر لێکوانە بۆ قوربانی بووە بووە پەڕێ و حەز بەسە پشتی کادر پەڕێ و ناو جەماوەری بەڵام کادر لێکوان نەیتوانانی ڕۆل بژێڕیتن نەیتوانانی کەسێکی ئاشتی خواز بی نەیتوانانی کەسێکی تێگەیشتو بی بتوانێت پامەکەی خۆی بگەێنێ ئەگەر لە حەز بووە بێتن مەبەستی مەکە مەبەستی مە لێرکە باسەکەین کادیری حەزبی باسەکەین کادری حزبیەکە لە ڕێکخراوە جەماوەرەکانە یاخود لە ڕێکخراوە ناحکومیەکان یاخود لە ڕێکخراوی لە ڕێکخرا لە حزب ڕێکخراوە لە لە حزب کلاسیکەکانە یاخود لە لەو لەو لەو کۆمەڵە بزودنەوەنی کەوانە لەو ئاخری سەریالدا کە پێرم بزودنەوەی شقام بۆیە کادیر ڕۆلی پۆلیسی ژێرا خەڵکی سەرکوت کرد زمانی قامچی بەکارێنە قامچی لێدان نا قامچی سەرکوتکردنی دەسەڵاتی حزبی بەکارهێنا خەڵکی سەرکوت کرد تەوان گەورەترین زەربە گەورەترین زەرەر گەورەترین زیان بە حەزب کرد لە ڕێگای ئەو هەڵەیە بووکەوە سەرکردی حزبەکان بەرامەر بە خەڵک بەرامەر بە کادیرەکان کردیان ئەوەی ڕۆلی کادری ڕۆڵێکی دیپلۆماسیە ئامانجی ئەوەیە پێیان بگەێنێ ئامانجی ئەوەیە ئاشتی بنوێنێ ئامانجی ئەوەیە پێناسەی خۆی بکاتن و وڵاتەکەی بەرەو پێش باتن ئەو پلانێکەوە حەزب داینەیە ئەو وڵاتە لەسەر لەسەر لەسەری بڕۆ بەرەو پێش بەڵام لێکۆنە حەزب دای تەپان عقلی لێ بچوو کردەوە جەستەی لێ تاواندەوە بۆ لێکوانە کادیر نەیتوانانی وەکو خۆی ڕۆل بگێڕێ پانای برد بەچێ بۆ نمونە ئێستا کادی کادری حزبی زۆری هەر زۆری کادیرەکان حزبی خێریی پیشەی دۆلاری نانی پیاکردنی دۆلارە ڕابواردنە سەفەرکردە بەدوای شتێکە کەوا بە ئاسانترین وەسیلا بەدەستی بکێتن بۆی خۆی پێ بەرەو پێش بەتن لەو پێگەی کە هەیەی ئەزە لە هەر شوێنێکەوە ئەو کەسە کە لەو ڕوێ بووە بەکاری بۆیە کاتێک ئێمە کە باسی کادی دەکەین کادری حزب لێر لە باشوور قەیرانی کادری حزبیمان هەیە ناتوانێتن ئەز سەر بەخۆ بیتن چ لایەنگری حزب بیتن چ لایەنگری ڕێکخراوێک بیتن یعنی ناتوانێت لەو چوارچەوە بێتە دەرێکەوە کە ڕۆلی هەبوو لە سەرکوتکردنی ئەو خەڵکە ڕۆلی هەبوو لە سەرکوتنی ئەو دەنگە ئەو کادیرە لە ناوەچێ ئەو کادری دەپوچێتەوە لە کۆتادا هەر ئەو وزەیە کە بەکار ئەهێنن چۆن کرێک چۆن کریکارێک کە وزەی هەیە بەکارێنی و پارە پیاکە حەز بژێتە ئەو دەوزێ بەکارێهێنێتن و ئی دواتر بەڕێکە ناچارە حەبل حەبلانەی بکە لەو حەزبە بستەوە حەزبە لەو حەزبە بستەوە حەزبە بۆی جێ خۆی بکاتەوە بە هەر شوێ بەڵام هەر هیچی لێ بەرهام نایەتن چکە کادیرەکە کادریش سەقباستووە هەر لە ڕێگا زمانی حەیزرانەوە حکمی کردە نەیتوانانی و ڕۆڵی هەبێت بۆیە باشترین شت بۆ ئەوەی کە تۆ لە ڕوح کە کادیرێکی حزبی یان کادرێکی بزودنەوەیشی ئۆپۆزیسۆنی یان کادیرێکی سیاسی مەبەستمان سیاسی کادرێکی سەر بەخۆی تۆ ئەبێ دایمەن هاوسەنجی دروستکە لە نێوان ڕابرد و ئێستا و داهاتوو دەبی هەنگاو بەهاوی هەنگاوی دیپلوماسیت هەبیتن بۆ ئەوەی هەم حزبەکەت فراوان بیتن هەمیش جەماوە لە خۆت کۆکەیتەوە و هەمیش بتانی پێگەی نەتەوایەتەکەت بخیتە ئاستێکی بەرزەوە ناکرێت تۆ زمانی حیتە بەکاربێنە زمانی حیتە لە داهاتوو هەم سەری حەزبەکە تاخوا هەم سەری بزودنەوەکە داخوا هەم سەری خێزانەکە دەخوا هەم سەری خۆش داخوات چکە لە ناوەسی کە لاسونەکەش چێ شەقام بایەخت پێ نادا جوێ لە دەخا ساوی لە ساوی لە کەسی شتێ بێتن ڕۆل بژێڕێتن کە کەسێکی بتوانێت وڵات بژێنتەوە لە ڕووی سیاسی بی لە ڕووی ئابووری لە ڕووی کۆمەڵایەتی بی لە ڕووی سەربازیە بێتن ئێستا قەیرانی قەیر لە کوردستان قەیران قەیرانی کادیە زۆر زە کادری دروستەکرێ ئەم بینیمە لەو ماوەی ڕابردوو کۆمەڵی کاردی دروستکرا ینی ئەمریکا گەورترین پارێ سەرف کرد کادری هەواڵگریمان هەبوو سیاسی بوو کادری ئابووریمان هەبووی سیاسی بوو کادری مسەرەن ئەدەبیمان هەبووی سیاسی بوو کادری ئایندیمان هەبوو سیاسی بەڵام لە کەمتری ماوە لە نابدرا نەما خەواندیان یان تیرۆر کرا یان هەر ناوشکی لێ بنێ کە ئیشان پێنەما ئیدی و پاکێژە نامینێ بەڕێ دەکرێتن هەتا ئێسمە نەماتوانیوە ئەو ڕۆلە بژێڕین نەماتوانیەوە کادریی ڕێوی سیاسیمان هەبێتن کە ڕۆل بژێڕیتە بۆیە کە باسمان کرد وا باشە کادیر لەو هەنگاوە دوورکەوێتەوە هەنگاوێک بای بەرەو جیهانی پێشەوە کە کە جیهان بەرەو سیستەمی زیرەکی دەستکرد دەڕواتن هیوادارم سوتای من خوافیس